ئەو ڕۆژەی ئەو بومەلەرزەیە ئەبینن هەرچی ئافرەتی مناڵ بەبەرە کە شیر بە مناڵەکەی ئەدا ئاگای لە مناڵە شیرە خۆرەکەی نامێنێ و هەرچی ئافرەتی دوگیانە مناڵەکەی لەبار ئەچێ و ئەبینی خەڵک سەرخۆشن و لە ڕاستیشا سەرخۆش نین بەڵام سزاکەی خوا زۆر سەختە و لە تاوانا خەڵکەکە وایان بەسەر هاتووە. ئەگەر ئێوە گومانتان لە زیندووبوونەوەی خۆتان لە ڕۆژی قیامەتدا هەیە، چاری ئەو گومان و دوودڵییەتان بەوە بکەن ورد ببنەوە من ئێوەم لە گڵ دروست کردووە، چونکە باوکە گەورەی ئادەمیزاد کە ئادەمە لە گڵ دروست کراوە، لەوەوپاش لە تۆوی دایک و باوک دروستم کردوون، ئەمجا لە پارچە خوێنێکم دروست کردوون. ئەمجا لە پارچە گۆشتێکم دروست کردوون هەیەتی خراوەتە شێوەی ئادەمیزادەوە و هەیەتی نەخراوەتە شێوەی ئادەمیزادەوە ئەمەتان بۆیە بۆ باسەکەم تا بزانن چۆنم دروست کردوون ئێمە چیمان بوێ لە کوڕ و لە کچ لە منداڵدانی ئافرەتدا دای ئەنێین تا وادەی دیاریکراوی خۆی ئەمجا بە منداڵی لە سکی دایکتان ئەهێنینە دەرەوە ئەمجا پەروەردەتان ئەکەین بۆ ئەوەی بگەنە هەڕەتی هێزی لەشتان هیوایشتان تیایە پێش ئەوە گیانی وەرەگیرێتەوە و ئەمرێ، هیوایشتان تیایە ئەهێڵرێتەوە تا ئەگەیەنرێتە تەمەنێ لە هەموو تەمەنێکی لەوەو پێشتری لاوازتر و بێدەسەڵاتتر ئەبێ، تا وای لێدێ پاش ئەو گشتە شتەی زووتر زانیویە هیچ تێ نەزانێ، ئەمە وەک ئەوە وایە تۆ زەوی ئەبینی کش و مات و وشک و بێ ڕەونەقە، جا کە بارانمان بەسەردا باراند ئەکەوێتە جوڵە و هەڵئەئاوسێ و، ذلک هو الخسران المبین لەناو ئەو خەڵکەدا کەسانێکی وا هەن لەسەر لایێ واتە بە مەرج خوا ئەپەرستن ئەگەر خێریان هاتە ڕێ پێیان خۆشەبێ و دڵیان دامەزرێ ئەگەر زیانیشیان پێ گەیشت بە سەر ڕوودا ئەکەون واتە ئەکەونە شین و شەپۆڕ و سوپاسی خوا ناکەن ئەم جۆرە کەسانە دونیا و قیامەتیان لە کیس چووە و زیانی گەورە و ئاشکرایش ئەوەیە بنیادەم دنیایش و قیامەتیشی بە جارێ لە دەست بچێ مەبەست لەوەیە موسوڵمان لە خۆشی و لە ناخۆشیشا هەر ڕازی بێ بە بەشی خوا و شوکرانە بژێر بێ. بنیادەمی وا لە جیاتی ئەوەی هەر لە خوا بپاڕێتەوە و ڕووی دەستی دوعای لەو بکا، لە شتێ ئەپاڕێتەوە نە زیانی پێ ئەگەیەنێ و نە قازانج، واتە دەسەڵاتی هیچی نییە وەک بت، گومڕاهی دوور ڕۆیشتوو، پاڕانەوەیە لەم جۆرە شتانە لە جیاتی پاڕانەوە لە خوا. یدعو لمن ضره اقرب من نفعه. ئەو کەسەی گومانی وایە کە خوا لە دونیا و لە قیامەتا یارمەتی پێغەمبەری خۆی نادا، با لە داخانا پەتێ لە ئاسمانی واتە لە بنەبانی ماڵەکەی خۆیەوە هەڵخا و شۆڕی کاتەوە بۆ خوارەوە و لە گەردنی خۆیی بئاڵێنێ و پاشان پەتەکە بە خۆیەوە بەرداتەوە تا بخنکێ. ان اللە علی کل شیء شهید. ئەوانەی ئیمانیان بە خوا و بە پێغەمبەرانی خوا هێناوە و ئەوانەی ئایینی جوولەکەیان بۆ خۆیان هەڵبژاردووە و سابیئەکان و گاورە مەسیحیەکان و مەجووسە زەردەشتیەکان و ئەوانەی هاوبەش بۆ خوا دائەنێن خوا خۆی لە ڕۆژی قیامەتا چاک و خراپیان لەیەک جوێ ئەکاتەوە و ان اللە یفعل ما یشاء. ئایا تۆ نابینی یاخود نازانی کەوا خوای تەعالا هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە سوژدەی بۆ ئەبەن و بە گەورەی ئەزانن و هەروەها خۆر و مانگ و ئەستێرە و کێوەکان و درەخت و ئەو گیاندارانەی بەسەر زەویدا ئەڕۆن و زۆر لە ئادەمیزادیش هەموو سوژدەی بۆ ئەبەن و زۆرتریش لە ئادەمیزاد کە نایپەرستن و سوژدەی بۆ نابەن لەبەر ئەو بێ دینیەیان سزادانیان پێویست بووە و ئەوەیش خوا سووکی بکا کەس ناتوانێ بیکا بە خاوەن قەدر خوا هەرچی مەیل لێ بێ ئەیکا. هذان خصمان اختصموا في ربهم ئەم دوو دەستە و تاقمە کە کافر و موسڵمانن لە بارەی خواوە دوژمنی یەکن و هەرایانە کافرەکان هاوبەشی بۆ دائەنێن و بتەکانیان ئەکەن بە هاوبەشی و موسڵمانەکانیش ئەڵێن کەسی هاوبەش نیە ئەوانەی کە کافرن جلی لە ئاگر دروستکراویان بە باڵا بڕاوە لە دۆزەخا ئەکرێتە بریان و ئاوی کوڵ بە کوڵیان بەسەردا ئەکرێ بەڕاستی خوا ئەوانەی کە ئیمانیان پێ هێناوە و کرداری چاکەیان کردووە ئەیانخاتە ناو بەهەشتگەلی واوە جۆگە ئاو بەژێریانا ئەڕوا و لەو بەهەشتگەلەدا بە بازنی زێڕین و بە مرواری جوان ئەکرێن و ئەڕازێنرێنەوە و بەرگیان لە بەهەشتدا ئاوریشمە. نەکەی هاوبەش بۆ خوا دابنێی و ماڵەکەم پاک بکەرەوە بۆ ئەوانەی دێن زیارەتی ئەکەن و بە دەوریا ئەسوڕێنەوە و بۆ ئەوانەی لەوێ دانیشتوون و خوای تێدا ئەپەرستن و بۆ ئەوانەی نوێژی تێدا ئەکەن و ڕکوع و سوجدەی بۆ خوا تێدا ئەبەن. وأذن في الناس بالحج يأتوک پاشان با بە بەرسمێڵکردن و نینۆککردن و تووکی بن باڵ هەڵکێشان و شتی وا کە لە قۆناغی یەکەمدا حەرامن و پاشان حەڵاڵبنەوە، چڵک و چەپەڵی خۆیان لابرن و چیان لەسەر خۆیان نەزر کردووە بەجێی بێنن و بە دەوروخولی کۆنە ماڵی خودادا بگەڕێن. بزن و مەڕ و حوشتر و ڕەشەوڵاخیشتان بۆ حەڵاڵ کراوە، ئەوانەیان نەبێ باسی حەرامیانتان بەسەردا خوێنراوەتەوە وەک مردارەوە بوویان و ئەوانەیان لە کاتی سەربڕینیاندا ناوی غەیری خۆیان بۆ هێنرابێ. کەواتە خۆتان لە پیسی بت و لە قسەی درۆ بپارێزن. الطَّیْرُ أَوْ تَهْوِی بِهِ الرِّیحُ فِی مَکَانٍ سَحِیقٍ. حاڵتان وابێ لە بێباوەڕییەوە لابدەن بۆ باوەڕداری، بۆ ڕەزامەندی خوا، هاوبەشیش قەرار مەدەن بۆ خوا، هەرکەس هاوبەش قەرار بدا بۆ خوا وەک ئەوە وایە لە ئاسمانەوە بەر ببێتە خوارەوە و پەلەوەر بێنە سەر کەلاکەکەی و گۆشتەکەی بفڕێنن و بیخۆن. تیق. ئەو چوار پێیانەی باسمان کردن هەندێ قازانجیان تا ماوەیەکی دیاری بۆ ئێوە تیایە وەک شیر و کوڵک و موو و خوری و سوار بوونیان و بەچکەکانیان تا کاتی سەربڕینیان دێ و پاشان سەرەنجام ئەهێنرێنە ماڵی کۆنی خوا کە مزگەوتی حەرامی مەککەیە لەوێ سەر ئەبڕرێن و گۆشتەکەیان ئەبەخشرێتەوە. بۆ هەر میللەتێ سەر بە هەر ئاینێ بێ جۆرە قوربانیەکمان بڕیار داوە تا ناوی خوا لەسەر ئەو قوربانیەیان بێنن بەرامبەر بەوەی ئەو حوشتر و ڕەشە وڵاخ و ئاژەڵەمان پێ بەخشیون دەی خوای ئێوە تاقە یەک خوایە فەرمان بەرداری بکەن و ملی بۆ کەچ بکەن و مژدە بەو کەسانەیش بدە کە خۆیان بە کەم ئەزانن و فیز و دەعیە ناکەن. کذلک سخرناها لکم لعلکم تشکرون. ئەو وشترانەی ئەیانبەن بۆ مەککە تا لە حەجدا سەریان ببڕن بۆمان کردوون بە بەشێ لە نیشانەکانی خواپەرستی. خێر و بەرەکەت بۆ ئێوە هەیە لەو وشترانەدا وەک شیر و بەروبوومەکانی و سواربوونیان و گۆشت و موو. کەواتە لە کاتی سەربڕینیاندا، کە قنج لەسەر چوارپەلیان ڕاوەستاون ناوی خوا بهێنن جا کاتێک کە تەنیشتیان کەوتە سەر زەوی واتە سەر بڕران و مردن لە گۆشتەکەیان بخۆن و بەشی هەژاری قنیاتکار و داواکەریشی لێ بدەن ئێمە ئاوا ئەو حەیوانی قوربانیانەمان بۆوا لێ کردوون مل بدەن بۆتان سەریان ببڕن بەڵکو ئەمە خوایە سوپاسی ئەم نیعمەتانەی ئێمە بکەن. گۆشت و خوێنی ئەو قوربانیانە ناگا بە خوا و خوا ئەوەی لە ئێوە ناوێ، بەڵام ئەگەر فەرمانبەرداری خوا بکەن و خۆتان لە بێ فرمانی ئەو بپارێزن ئەوە لای ئەو پەسەند و قبوڵە. خوا ئەو حەیوانی قوربانیانەی بۆ ئێوە ئاوا لێ کردوون ملتان بۆ بدەن بۆ سەربڕینیان، بۆ ئەوەی لە کاتی سەربڕینیاندا اللە اکبر بکەن کەوا ڕێگای موسڵمانەتی پیشان داون و مژدە بدەن بە پیاو چاکان و چاکەکەران. خوا ڕوخسەتی داوە بەو موسڵمانانەی کە کافرەکان جەنگیان لەگەڵەکەن ڕوخسەتی وەڵام دانەوە و شەڕکردنی لەگەڵیان داوە چونکە ستەمیان لێکراوە و خوا توانای ئەوەی هەیە یارمەتیان بدا و سەریان بخا بەسەر ئەو کافرانەدا. الذین اخرجوا من دیارهم بغیر حق ئەگەر خوا هەندێ کەسی بە هەندێ کەسی تر لەناو نەبردایە چەندین پەرستگای ڕەبەنەکان و چەند کڵیسەی گاوران و چەند کەنشتی جولەکە و چەند مزگەوتی موسڵمانان کاول ئەبوون کە هەموو ناوی خوایان تیا ئەهێنرێ بەڕاستی خوا یارمەتی هەر کەسێ ئەدا کە ئەویش یارمەتی ئاینی خوا بدا خوا بەهێزە ئەتوانێ یارمەتی ئەو کەسانە بدا و هیچ شتێ ڕێی لێ ناگرێ. وللە عاقبە الامور. ئەو لە ماڵی خۆ دەرکراوانەی ئەگەر ئێمە جێگیریان بکەین و دایان بمەزرێنین لە ئەرزا نوێژ ئەکەن و زەکات ئەدەن و فەرمان بە چاکە ئەدەن و نەهی لە خراپە ئەکەن و ئەنجامی هەر کارێکیش هەر بۆ خوا ئەگەڕێتەوە بەر لە تۆیش خێڵەکەی نوح پێغەمبەر و خێڵەکەی عاد و سەمودیش پێغەمبەری خۆیانیان بە درۆزن ئەدایە قەڵەم. وقوم ابراهیم وقوم لوط. هەروەها خێڵەکەی ئیبراهیم پێغەمبەر و خێڵی، لوط پێغەمبەریش پێغەمبەری خۆیانیان بە درۆزن ئەدایە قەڵەم. ئەهلی مەدیەنیش کە شوعەیب پێغەمبەریان هاتە سەر، شوعەیبی پێغەمبەری خۆیانیان بە درۆزن دانا، موسا پێغەمبەریش هەر لە لایەن فیرعەون و قیبتیەکانەوە بە درۆزن دانرا، منیش جڵەوم بۆ کافرەکان شۆڕ کرد لەسەر کافری خۆیان بەردەوام بن تا وادەی خۆیان هات، جا چۆن بوو لێتێکدانم بۆیان و بە چ دەردێکم بردن؟ گەلێ ئاوەدانیمان وێران و کاول کرد لە حاڵێکدا کە دانیشتوانیان ستەمکار بوون و ئێستا ئەو ئاوەدانیانە بە سەر بنچینەکانیانا کەوتوون و داتەپیون و زۆر بیری ئاو هەن ئێستا پەکیان کەوتووە و کیۆر بوونەتەوە و زۆر کۆشکی دروستکراو هەن ئێستا تاقە کەسێکیشمان تیایاندا نەهێشتووە هیچ پێغەمبەرێکی خاوەن کتێب و بێ کتێبمان نەناردووە بۆ سەر خەڵک ئیلا وا بووە کە هەر چەند ئارەزووی شتێکی کردبێ کە بە دڵیا هاتبێ شەیتان بە وەسوەسە هەندێ شتی ناموناسبی خستۆتە دڵیەوە جا خوا ئەو شتانەی لە دڵیدا شۆردەوە کە شەیتان بە وەسوەسە خستبوونیە دڵیەوە پاش ئەوە خوا ئایەتەکانی خۆی لە دڵی ئەو پێغەمبەرەدا ئەچەسپێنێ کە داوای لێ ئەکەن هەر بیر لە خوا و لە ڕۆژی قیامەت بکاتەوە و خوا زانا و خاوەن حیکمەتە. خوا بۆیە دەرفەتی شەیتانەدا ئەو وەسوەسەیە بخاتە دڵی ئەو پێغەمبەرانەوە تا ئەو شتەی خراوەتە دڵیانەوە بکا بە مایەی تاقیکردنەوە بۆ مونافیقە دوو دڵەکان و بت پەرستە دڵ ڕەقەکان بەڕاستی ئەم دوو تاقمە ستەمکارە لە خراپەیەکی دوور لە ڕاستیەوەدان. ئەو کەسانەیش کە لە ڕێگای خوادا کۆچیان لە وڵاتی خۆیان کرد و پاشان کوژران یان بە مردن مردن، ئەوانە بەڕاستی خوا لە قیامەتدا ڕۆزییەکی جوانیان ئەداتێ لە بەهەشتدا، خوا چاکترینی هەموو ڕۆزیدەرانە. لَیُدْخِلَنَّهُم مُّدْخَلًا یَرْضَوْنَهُ. ان اللە سمیع بصیر. ئەمە لەبەرئەوەیە کە بەڕاستی خوا توانایە و هەموو شتێکی پێ ئەکرێ و شەو ئەبا بەناو ڕۆژدا و ڕۆژ ئەبا بەناو شەوا واتە ئەیان گەیەنێ بە یەک و لە یەکێکیان زیاد ئەکا و لە یەکێکیان کەم ئەکا و خوا بەڕاستی شنەوا و بینندەیە هەموو شتێ ئەبیستێ و ان اللە بالناس لرءوف رحیم. ئایا تۆ نابینی خوا هەرچی لە زەویدا هەیە و پاپۆڕەکانیشی بۆ ئێوە ڕام کردووە کە بە فرمانی ئەو بە ناو دەریادا ئەڕۆن و ئاسمانەکانی ڕاگرتووە و ناهێڵێ بکەونە خوارەوە بەسەر زەویدا مەگەر بە ڕەزامەندی و ڕێگادانی ئەو بۆ شوێنکەوتوانی هەر ئایینێ بەر لە ئێوە پەرستگایەکمان دانابوو خوایان تیا ئەپەرست، بۆ شوێنکەوتوانی هەر ئایینێ جۆرە پەرستنێکمان دانابوو خوایان بەو جۆرە ئەپەرست، کەواتە ئیتر با شوێنکەوتوانی ئایینەکانی تر لەگەڵ تۆ نەکەونە هەرا لە کاروباری ئایینە، چونکە مەسەلەی ئایینی تۆ لەوە دیارترە هەرا هەڵبگرێ و تۆ خەڵک بانگ بکە بۆ لای خوا، تۆ بەڕاستی لەسەر ڕێگەی ڕاستی هیدایەت و خواناسیت. ئەم کافرانە لە جیاتی ئەوەی خوا بپەرستن شتگەلێ ئەپەرستن خوا بەڵگەیەکی نەناردووە کە ڕاستن و شایانی پەرستنن و شتی وا ئەپەرستن خۆیان نازانن چین ئەمانە ستەم لە خۆیانەکەن و ستەمکاریش هیچ یارمەتی دەرێکی نیە. وَإِذَا تُتْلَىٰ چونکە ڕقێکی زۆریان لە ڕاستی لە دڵایە، لەوانەیە پەلاماری ئەو موسڵمانانە بدەن کە ئایەتەکانی ئێمەیان بەسەرا ئەخوێننەوە، تۆ ئەی محمد پێیان بڵێ، هەواڵی شتێکی لەو ڕق و توڕەیی خۆتانە خراپترتان بدەمێ؟ ئەو شتە ئاگری دۆزەخە کە خوا وەعدەی پێ داوە بە کافران و ئاگری دۆزەخ ئەنجامێکی زۆر بەدە. بەڕاستی ئەو بتانەی ئێوە هاواریان لێ ئەکەن و هاوار لە خوا ناکەن ئەگەر هەموویشیان خڕ ببنەوە مێشێ دروست بکەن ئەو مێشەیان پێ دروست ناکرێ تەنانەت ئەگەر مێش شتێکیان لێ زەوت بکا هەرگیز ناتوانن لێی بسێننەوە زۆر لاواز و بێکارەیە ئەو کەسەی داوای هاتنەدی مرازی خۆی لە بت ئەکا و زۆریش لاواز و بێکارەیە ئەو بتەی داوای هێنانەدی مرازی لێ ئەکرێ خوا لەناو فریشتەکانا چەند فروستادەیە بۆ لای پێغەمبەران هەڵەبژێرێ، لەناو خەڵکیشا چەند فروستادەیە بۆ لای خەڵک هەڵەبژێرێ کە پێغەمبەرانن، ئەیان نێرێتە سەر ئادەمیزاد. خوا بەڕاستی گوێی لە هەموو شتێکە و هەموو شتێ بەدییەکە. یعلم ما بین ایدیهم وما خلفهم. غەزا بکەن و تێبکۆشن لە ڕێگەی خوادا بەرامبەر بە دوژمنانی دینی خوا بە غەزا و تێکۆشانێکی ڕاستەقینە ئەو خۆی ئێوەی هەڵبژاردووە بۆ ئەم ئەرکە و کارێکی لە ئاینا پێویست نەکردووە لەسەرتان کە ناڕەحەتتان بکا و نەتوانن بیکەن ئەم ئاینی خوا بە یەک زانینە ئاینی ئیبراهیمی باوکتانە کە باوکە گەورەی پێغەمبەری خۆتانە و وەک باوکە گەورەی خۆتان وایە ئیبراهیم ناوی ئێوەی ناوە موسڵمان بەر لەوەی قورئان ئەم ناوەتان لێ بنێ و لەم قورئانەیشدا کە خوا ناردوویە بۆ سەر پێغەمبەری خۆی هەر بە موسڵمان ناوبراون بۆ ئەوەیش ناونراون موسڵمان تا پێغەمبەر ببێ بە شایەت بۆتان کە ئاینی خوای پێ گەیاندوون و ئێوەیش ئەی موسڵمانان شایەت بن بەسەر خەڵکی ترەوە کە ئێوەیش ئەو ئاینەتان گەیاندووە بە خەڵکی تر کەواتە نوێژ بکەن و زەکات بدەن و لە هەموو کار و بارێکتاندا خوا بکەن بە پشت و پەنای خۆتان ئەو گەورە و یارمەتیدەرتانە لە هەموو کار و بارێکا. ئەو باشترین گەورە و باشترین یارمەتیدەری ئادەمیزادە. ابن عباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، ئەوەی بە بێ ئاگاداری تەواو بە نەزانی قسە لەسەر ڕاڤەی قورئان بکات ئەوە با جێگەی خۆی لە ئاگردا بگرێ و خۆی ئامادە بکات بۆ ناو دۆزەخ. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری. خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع. مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.